پرسیبوت شیعری نوێم هەیە؟ لەلای کەسێکی ئاشنام پرسیبوت شیعری نوێم هەیە دڵی هەر لە لای من ماوە ئێستاش هەر ئاگای لێم هەیە دڵ کوا ماوە لە سینەما کە سوی لەگەڵ خۆ تا بردت هیچ ماوە تا بۆت بنووسم بە بزوێنێ دڵی بردت نەشعرم کاری تێکردی نە هەستێکی ئینسانیت بوو